ئەی فریشتەهی شەری جوان کۆستی کەوتۆی هەردووکمان بۆم جارە بێ کەسە کەوتمان بێکەن yaz basar ریگ بو فنان بو، ادای خور خراشان بو با بخچه کزی کردی بول بول بو نغمه dit نرکەی شەری ڕزگاری بیا کەس شتێکە دیاری لە هەموو کوردستانە لە ناو پێ ئازادان